نوری نەمر بڵاوبوونەوەی زانست لە فەرمودەیەکی قودسیدا هاتووە کە خی باڵادەست دەفەرموێ ئەبث العلم في آخر الزمان حتى يعلمه الرجل والمرأة والعبد والحر والصغير والكبير لە آخر زەماندا بە جۆرێک زانست و زانیاری بڵاو دەکەمەوە تا ئەوەی هەرچی پیاو و ژن کۆیلە و ئازاد، بچووک و گەورە هەیە فێری دەبن. سەرجەم چین و پێکهاتە جیاوازەکانی کۆمەڵگە، لە ناوەندەکانی فێربووندا سەرگەرمی بەدەستهێنانی زانست دەبن، بە جۆرێک، هەر وەک بڵێیت دەکەونە پێشبڕکێکردنی یەکتری لەم بوارەدا. کردنەوەی ئەو هەموو خوێندنگە و بونیادنانی ئەو هەموو زانکۆ و تەرخانکردن و بە گشتی کردنی هۆکارەکانی بەدەستهێنانی زانیاری و پەیوەندی لەسەر ئاستی جیهان بۆ ئەم بوارە، ئەوە دەردەخات کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لەم فەرمایشتەیدا کە لە پەروەردیگاریەوە دەیگێڕێتەوە ئاماژە بۆ سەردەمی زانست و زانیاری دەکات پێشکەوتنەکانیش لەم بوارەدا وتەکانی سەروەرمان پشتڕاست دەکەنەوە وەک بڵێی زمان حاڵی هەر ناوەندێکی زانستی بریتی بێ لە ئەی پێغەمبەری خوا تۆ گوفتار دروستیت جا کاتێک زانست دەخرێتەوە سەر ڕێچکە ڕەسەنەکەی خۆی زانستەکان هەر خۆیان ئەم گەواهیە دەدەن هەڵهاتن لە قورآن هەروەها پێغەمبەری ئازیزمان درودی خوای لێ بێ لە فەرمودەیەکی تردا کە دەق هاودەق بەسەر واقعی ئەمڕۆماندا دەچەسپێت دەفەرموێ لا تقوم الساعة حتى يجعل کتاب اللە عارا و یکون الاسلام غریبا. قیامەت هەڵناسێت تا قورئان نەبێتە مایەی شەرم و نەنگی بۆ هەڵگرانی و ئیسلامیش غەریب و نامۆ نابێتەوە لە کاتێکدا کافر بە ئاشکرا کوفرەکەی ڕادەگەیەنێت، کەچی موسوڵمانان وەک ئەوەی موسوڵمانیەتەکەی مایەی شەرمەزاری بێت بە شەرم و دڵەڕاوکێوە باسی لێوە دەکا لە بەرامبەر بانگەشەی ئاشکرای ئەوانیشدا بۆ بیروڕا و بڵاوکراوەکانیان لە پاس و فڕۆکە و جێگاکانی تردا کەچی موسوڵمانان ناتوانن تەنانەت قوڕئانەکانیشیان بکەنەوە و بیخوێننەوە دەکەونە ژێر فشارێکی دەروونی ئەوتۆوە کە ئەگەر لە ڕواڵەتیشدا هیچ یاساغێک نەبێت کەچی لە ژێر کاریگەری ئەو پەستانەدا هەست بە شەرم و تەریقی دەکەن و ئەوە دەشارنەوە کە لایەنگری قورئانن جا ئایا ئێستا ئیمکانی نکۆڵیکردنی ئەم ڕاستیە لە توانادایە مەگەر ئەمە یەکێک نییە لەو نەهامەتیانەی کە مسلمانانی ئەمڕۆ جیرۆدەی بوون مەگەر ئیسلام بە هەموو شتێکیەوە غەریب نەبووە جابالێرەدا دەست لە وێناکردنی ئەم ڕەوشە ناسۆرەمان هەڵبگرین کەمایی بەزەی پێداهاتنەوەیە بەڵێ پێغەمبەری خوا چەندین سەدە بەر لە ڕوودانی بەو شێوەیەش کە ڕوودەدەن هەواڵی سرجەم ئەو ڕووداوانەی ڕاگەیاندووە ئینجا کە وادەی ڕوودانیان دێتە پێش، بەو جۆرەی هەواڵیان دراوە، بگرە بە بچووکترین وردەکارییەکانیشیانەوە دەردەکەون و تەسدیقی پێغەمبەری نازدار دەکەن. جا ئیتر نازانم، هەموو ئەمانە بەس نین بۆ ئەوەی بگەڕێینەوە و سەر لە نوێ بەیعەت بەو زاتە بدەینەوە؟ چەمکی کات پێغەمبەری سەروەرمان صلی اللە علیه و سلم لە فەرموودەیەکی تردا، لەو شوێنەدا کە وەک یەکێک لە نیشانەکانی قیامەت باس لەوە دەکات کە قورئان دەبێتە مایەی شەرم بەردەوام دەبێ و دەفەرموێ، قیامەت هەڵناسێ هەتا لە یەکتر نزیک بوونەوە و هاتنەوەیەک لە کات و دوورییەکاندا ڕوو نەدات. وشەی تقارب کە لە دەقەکەدا هاتووە بە واتای نزیک بوونەوەی دوو شت دێت لە یەکتری، جا بەم شێوازە دەربڕینە، پێغەمبەری خوا لە لایەکەوە ئاماژە دەکات بۆ ڕێژەیی بوونی کات و لە لایەکی تریشەوە ئەوەمان تێ دەگەیەنێ کە دەتوانرێت لە ماوەیەکی زەمەنی کورتدا ئەو کارانە ئەنجام بدرێن کە لەو سەردەمانەدا کاتێکی زۆری خایاندووە. ئیتر ئەو ڕاستییە کە گشت کایەکانی ژیان بە هۆی شۆڕشی پیشەسازی و تەکنەلۆژیاوە هەنگاویان ناوەتە چاخی خێراییەوە لەو بابەتە بەدیهێنانەیە کە تەنانەت منداڵیش فامی دەکەن. جا هەر وەک چۆن لە فەرموودە پیرۆزەکەدا تیشک خراوەتە سەر ئەم ڕاستییە، هەر بەو جۆرەش ئاماژە بە هۆکارە خێراکانی گواستنەوە و گەیاندنی ئەمڕۆ کراوە، کە دوورییەکانیان بە تەواوی کورت کردووەتەوە. هەروەها لە فەرموودەکەدا پەنجە خراوەتە سەر بابەتێک کە پسپۆڕانی بواری گەردوونزانی و فیزیایی گەردوونی تێی دەگەن، گۆی زەوی بە تێپەڕبوونی کات شێوەیەکی هێلکەیی وەردەگرێ. ئەم گۆڕانکارییە کاریگەری لەسەر کاتیش دەبێ. ئیتر بێ ئەوەی هەستی پێ بکەین، سەعاتەکانمان هەر وەک چۆن ڕەوشی جیهانیش دەکەونە ژێر کاریگەری ئەم گۆڕانکارییەوە. بە تێگەیشتنی من ئەم فەرموودەیە ڕوویەکی تریشی هەیە کە ئەمەیە، کات بوونێکی گوێرەیی هەیە، بەڵام لەگەڵ ئەوەشدا لە هەر جێگایەکدا بێت کات هەر کاتە، بۆ نموونە ئەگەر بچین بۆ کەلووی گاجووت و لەوێشەوە تەماشای تەمێکی گەردوونی بکەین کە چل ملیۆن ساڵی ڕووناکی لێمانەوە دوورە و بە خێرایی سەد و پەنجا هەزار کیلۆمەتر لە چرکەیەکدا لێمان دوور دەکەوێتەوە، ئەوا چەند کاتێکی زۆر جیاواز و جۆراوجۆر دەبینین جا ئەم یەکەیە لە تەمێکی گردردونی دیکەشدا کە بە نیوەی خێرایی ڕووناچی لە دوورکەوتنەوە دابێ هەر بە پێوەرێکی کاتی دادەنرێ بەڕەچاوکردنی ڕێژەکان بۆ ئەوانەی لە ئاستە نزمەکانی تریشدان هەر هەماشتە بەڵێ خۆ ئەگەر ڕۆژێک بێت و مرۆڤ ئەو توانایی هەبێ کە بچێتە دەرەوەی کۆمەڵی خۆر ئەوە پێدەچێ ئەو تێگەیشتنەی کە ئێستا هەیەی لەمەڕ چەمکی کات بە تەواوی سەرەوژێر بێتەوە ئەوەتا بە دوو وشەی ڕازئامێز و ئەفسوناوی کە تقارب الزمانە، پێغەمبەری سەروەرمان بە یەکجاری ئاماژە بە چەمکی کات و چەندەها پێوەری زەمەنی تر دەدا کە لە پاشەڕۆژدا دێنە ڕێمان. جا ئێستا دەپرسین، ئایا دەکرێ ئەم وتانە وتەی مرۆڤ بن؟ داخۆ غەیری ئەو زاتە کە زەمان و مەکان لە دەستی قودرەتیدا هەڵدەسوڕێنێ، کێی تر دەتوانێ ئەم حەقیقەتانە بزانێ؟ تکا دەکەم، ئایا ئەمانە شتانێکن کە کەسێکی نەخوێندەوار لە سەردەمێکی پڕ لە نەخوێندەواریدا بیانزانێ؟ هەڵبەتە نەخێر، بەڵکو خوای تبارک و تعالی هەموو ئەم شتانەی فێر کردووە. ئیتر ئەو سەروەرەش تەنها ئەو شتانەی ڕاگەیاندووە کە پەروەردیگاری فێری کردووە. ڕۆژ و مانگ و ساڵ و سەدەکان یەک لە دوای یەک دێن و دەڕۆن. زانست و تەکنەلۆژیاش بە چەندین هەنگاوی زەبەلاح لە پێشڕەویدایە. کاتێکیش دەگەنە دوا ئامانج. ئەو ڕاستیانەیان بۆ دەردەکەوێ کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم پێش چەندین سەدە بینیونی و لەبارەیانەوە دواوە، ئیدی بابای زاناش سەرسامی خۆی پێ ناشاردێتەوە و لە ناخی دڵەوە دەڵێت، ئەی پێغەمبەری خوا، تۆ بۆ خۆت خودی ڕاستگۆیت. نوری نەمر.